موئمنین تەجاوزگەری تەجاوزگەران قبوڵ بکەن و عکس العملێک نیشان نەدەن یا چارێکی تر لە بەیان لێرە دوای دامرزاندنی قاعدە ئەساسی لە بەڵبەر خود لەگەڵ دژمنانی خوا دوای ئەوی کە دەری ئەخەت کە کوشتاری ئەوانەی وا ئیدامەدان ئەسڵێکی ئەساسیە و ئەگەر شتێک خلافی ئەوە بێت ئستثنایە و لە مەواردێک خاصە یا دوای ئەوە بەیان کات کە یەکێک لەو مواردی ئستثنایە ئەوەیە کە لە حرەما و لە مەسجد الحرامە ئەرێ خودداری لە کوشتار بکرێت ئەمما ئەگەر هاتوو تەجاوز لەو لاوە دەست پێکرد لێرا ئیتر خلافی ڕعاەتی حرمەتی حرم نییە کە عکس العمل نشان بدرێت و کوشتاری ئەوانە بکرێت کە کوشتاری بەندەکانی خواک یانێ استثنای خەیا بوو ئەویش ئەوە بوو کە مسلمانان دەست نەکەن بە کوشتاری حرام و دەم بکەن کوشتار بکەن لەبەر خاتری خوا لەبەر خاتری خوایانێ بۆ لابردنی هەر نزامێک غێری نزامی خوایی لەسەر زەویا و بۆ بەردەوەکردنی کەلیمە و بەرنامەی خوا و نەبۆ هیچی تر کوشتاری ئەو کەسانە بکەن و کوشتارتان ئەنێنە جەمتان یعنی فقط کوشتاری جەنگاوەران بکەن نەم ناو و ژن و پیر و نەخۆش و ئەوانەی وا کاریان بە جەنگەوە نیە و نایەن ڕوبەڕوو نابن لەگەڵتان و لە حەد تێ نەپەڕن لەو مەرزەی کە بۆتان دیاری کراوە تێ نەپەڕن و ئەوانەی وا جەمتان لەگەڵ ناکەن جەنگیان لەگەڵ مەکەن چونکە خوا خۆشی نایە لە ئەوانەی وا لە حەد تێپەڕن لە تەجاوزکەران خۆشی گەرەک نین و دیارەکە خوا کەسێکی خۆش گەرەک نەبوو وەزعی تەواو خراپە بێت و بەندە مؤمنەکانی خۆی خۆش گەرەکە کەوا بوو دۆزیونتانەوە دۆزیونتانەوە دوای ئەوە دەستان کەوتون بیان کوژن یانێ ئەبێ لە شوێن هەڵکردنی کافرینە ئەوانەی وە کوشتاری بەندەگانی خواەکەن تەواوی مەهارەت بدرێتە کار جا وەختێک لە ئەسری ئا ئەو مەهارەت بردنە کارەوە و تحقیق و جستجو کردنەوە دەستان کەوتن و کەوتە بەردەستان بیان کوژن لە هەر کوێکە ئاوە ڕوویدا و لە هەر کوێوە کە دەریان کردوون دەریان بکەن یانێ چۆن ئەوان ئێوەیان دەربەدەر و ئاوارە کردووە لەبەر ئەوەی کە ئێوە بەندەی خوان ئێوەیش هەر لەوێوە دەریان بکەن لەبەر ئەوەی کە زدی بەندەی خوان وەک ئەوەی کە مهاجرینیان لە مەکە دەرکرد کە ئەبێ موهاجرینیش بڕۆنەوە و ئەوان لە مەککە دەرکەن ئەڵبەتە دیارە لە سوورەتێکا کە مقاومەت بکەن و جەنگ بکەن ئەگەر تەسلیم بوونی تر دیارە کە ئەو مەوردە نامێت جا وەک ئەوەی لێرە ئەمرەکان نسبەت بە بازێک لە مؤمنین سەمینە ئاخر چۆن ئاوەها مەوزەعێک سفت و شەدید دڵڕەقانە لە بەرابەری ئەمانەوە بگرن کوشتن ئاخر خۆشتێکی کەم نییە چۆن ئابا و سوورەتە ئەقدام بکەن ئەی خاتەوە بیریان کە والفتنة أشد من القتل فتنە یانێ تووشی ڕەنج و زەحمەتی بە ئیسلاح جان گوداز هێنان ئەوەی وا ئەوان ئەخدامیان لەسەر کرد ئەوەی وا ئەوان کردیان لەر حقی مؤمنین لەبەر ئەمەی کە مؤمن و بەندەی خوان ئەو گشتە ڕەنج و ئازارە جان گودازەی کە ئەوان ڕژانیان بەسەر مؤمنینا ئەوە لە کوشتن سەختترە بۆچی ئەوان ئەویان کرد بۆچی ئێوە ئەوان نەکوژن حتا کوشتنەکە ناگات ئەو حەد ئەوەی کە لەبەر خاتری بەندگی خوا لەبەر خاتری ئەوانەی کە حەقیان بۆ ڕۆشن بووەوە ئەمما بە مەوزعگیریە نادروستەکانیان بۆ بەرگریکردن لە دەرکەوتنی ئەو حەقە دایان پۆشی کەوا بوو ئەوە چارەی مشکل کرا ئەڕۆن بۆ حەج ئێوە دەست ناکەن بە کوشتار لە لای مەسجد حرامە تەبعەن بەر لە حەرەم هیچ مەحدودیەتێک نییە وەختێک کە ئەگەنە حەرەم ئێوە دەست پێ ناکەن ئەگەر ئەوان دەستیان پێکرد دەستان بازە و ئەبێ ئەکسل ئامەڵ شانە وەڵام تەرتیبە مشکڵ لەسەر وێ هەڵەگیرێت و بە قراءەتێتر ولا تقتلوهم عند المسجد الحرام حتى يقتلوكم فيه فإن, فإن قتلوكم فاقتلوهم كذلك جزاء الكافرين ما ينكلن لا المسجد الحرام تا وقتك بتنكلن یانێ تاوەختێک کە ئەوان دەست بکەن بە کوشتن و بەعزێک لە ئێوە بکوژن تا بەر لەوە ئێوە ئەقدام لە سەرکوشتنی ئەوان بکەن جا ئەگەر کوشتنیان یانێ بەعزێکیان لێ کوشتن ئێوەی ئەوان طبعا ئەگەر ئەقدامیان کرد لەسەر کوشتار بەر لەوەیش کە موەفەق بن کەسێک بکوژن سەر ئیجازەی عەکس العمل و کوشتار هەیە چونکە نیەتیان ئەوەیە کە بکوژن ئەوە بۆیان دەست دەکەوت فإن انتهوا فإن الله غفور رحيم جا ئەگەر دەستیان کێشا لەو کردارە ناشایستە لە کوشتاری بەندەگانی مخلسی خوا ئەوە خوا غەفور و ڕەحیم داخۆ سەری گوناهانە و قبولکەری کردداری شایستە دوای دەستکێشان لە کردداری ناشایستە و خراپ یانێ ئەگەر دەستیان کێشا ئێوە بیری ئەوە بکەنەوە کە خوا غەفور و ڕەحیمە ئێوەیش ئەو سفەتانە بگرنە خۆتان و ئاوا معاملیان نەکەن چاوپۆشی بکەن لە ئەوەی کە لە گوزەشتا کردویانە و مەوزعی باشی جەدیدیان لێ قبول بکەن جا بۆ ئەوەی کە بەیان بکا کە کوشتاری ئەو دژمنانەی خوا ئیدامەی ئەبێت تا وەختێک کە فتنە نەمینێت و کوشتاریان بکەن جەنگیان لەگەڵ بکەن تا وەختێک کە فتنەیەک نەبێت یعنی تا وەختێک کە ئیتر ڕەنج و ئازاری جانگودازدان لەبەر ئەوەی کە تەرەف ڕێی بەندگی مخلسانەی خی گرتووە نمێنێ تا وەختێک کە نظامێک و دەسەڵاتێک کە ئەو کارە بتوانێت کار نمێنێ ئەمە قاعدەیەک عمومیە تەکلیفە بۆ موئمنین لە دوای ئەمە کە حکومەتێک و نزامێکیان بوو بە تەدریج دەست پێ بکەن بە لابردنی نزامەکانی تر تا وەختێک کە لەسەر زەویان نزامێک غیرخوایی نەبینێ چون مادام نزامێ غیرخوایی بمێنێ فتنە هەیە چون ئەو نزامە حاضر نابێت ئازادی عقیدە بە بە ڕعیەتەکەی خۆ کز و زەلیل گرتن بۆ خوا بێ تا وەختێک کە دەسەڵاتێکی تر لەسەر زەویا نەبێت جا ئەمە مانای ئەوە نیە کە کافریش نەمێنێت نا بەسفەتی نظام و حکوومەت و دەسەڵات ناوێ بمێنێت ئەمما بەسفەتی فەردی هەر کەسێک اختیاری بەخۆیەکە چ ڕێ قبولەکە فإن انتهوا فلا عدوان إلا على الظالمين جا ئەگەر دەستیان کێشا ئەوەی تر تەجاوزگەری نییە مەگەر لەسەر زاڵمین یانێ وەختێک دەستیان کێشا کوشتار تەواو ئەبێ و مەگەر کەسێک دووبارە ستەمکار بێت و دوای ئەوەی کە دەستی کێشا هەم دەست پێ بکاتەوە کە ئەوە مەوردی تەعەڕوز قەرار دەگرێت و بەس ئەمە ئشکاڵێک کە لە جهتی مەکانەوە پەیا بوو ئەمەش حەلی ئێستا بینە سەر چارەکردنی ئشکاڵێک کە لە جهتی زمانەوە پەیا بێت آخر چوار مانگ هەن لە دوان زمانی ساڵ کە هەر لە زمانی حەزەتی ئیبراهیمەوە عليه الصلاة والسلام خوا حورمەتی بۆ داناون و تەعەڕوزات و جەنگ و کوشتار و ئەو ئیقداماتەی وا لە مانەکانی ترا جایزە بکرێن لەوانە حرامی کردن مامی شەوان زلقادە زلحجە کە سێ مانگی حەجن و مانگی ڕەجب کە لەمان جیایە و بەر لە شەعبان یانێ هەروا کە هەر لەو زەمانەوە حەریمێک مەکانی داناوە کە حەرەمی مەسجد الحەرامە هەروایش حەریمێک زەمانی داناوە کە هەم لە مەکانە جێی ئەمن و ئەمانێک بۆ کەسانێک وا لە شوێن ئەمن و ئەمانە گەڕێن ببێ و هەم لە زەمانە جا ئەوە مؤمنین کەوتونەتە ڕێ و بەرەو حەجەڕۆن دیارەکە لە سەرەتای ئەوەڵ مانگی حەجەوە شەوال کە ئەوەڵین لە مانە حرامەکانە لەو سیانە لە لێوە ئەکەونە ڕێ دەی وەختێک کە لە ڕێیا تووشی دژمنانی خوا ئەبن ئەوان شەڕیان پێ ئەفرۆشن و کوشتاریان لەگەڵەکەن ئەمان چی بکەن ئایا لەبەر حرمەتی مانەکان هیچ ئەنجام نەدەن ئەکسل ئاماڵێک نیشان نەدەن و خۆیان بن کوشت یا نە یانی ئەگەر هاتوو ئەوان لە مانگی حەرامە تەجاوزیان کرد و تەعەڕوزیان کرد و حورمەتی مانگەکەیان رعایەت نەکرد ئێوەش حەق بکەنە مانگێک بە مانگ لەو مانە کە تەعەڕوزتان پێ ئەکەن چۆن ئەوان حرمەتی مانە کە ڕعاەت ناکەن نسبەت بە ئێوە ئێوەیشی تر ڕعاەتی مەکەن نسبەتەوە مانی حرام بە مانی حرام یانە حرمەت شکاندنی ئەو مانە لە تەرەفی ئەوانەوە ئجازە بە ئێوەدا و داوا لە ئێوە کرێت دوای ئاوە کە ئێوەی عکس العمل نشان بدەن و ئەم نا حورمەت رعایەت بکات لە زەمینەیەکە مەسئولیەتێک وا بۆ شتێک هەیە رعایەتی بکا ئەو لاکەی تر رعایەتی نەکا جاخۆ ئیتر فەساد و خوێن ڕێژی حەدێکی بۆ ناوێ لەسەر زەویا کەوابوو لە عینی ئەوە کە حرمەت بۆ بازە شتێک هەیە وەک مەسەڵەن ئەم مانانە وەک حەریمی مەسجد الحرام و خودی مەسجد الحرام تەجاوزی کرد و دەستدرێژی کرد بەسەرتانا ئێوەیش دەستدرێژی بکەن بەسەر ئەوە بەو جۆرەوە ئەو دەستدرێژی کرد بەسەرتان یعنی دروست مقابلە بە مثل بکەن و ملاحظەی ئەوە مەکەن کەمانە کەمانی حرام واتقوا الله و خۆتان لەخوا پارێزن یعنی هۆشتان بێت غیری ئاوە نەکەن کە گرفتاری دەستی خوا بن زیاتر لەوەی کە ئەوان دەستدرێژیان کردووە نەیکەن یا بەر لەوەی کە ئەوان دەستدرێژی بکەن ئێوە ئیقدام نەکەن لەمانە حەرام بکەن واعلموا أن الله مع المتقين وبزان كخوا لقل متقيان يعني مبادا وابزان دەستپێکردن بە دەستدرێژی یا زیاتر لە مقابلە بە مثل ئەنجامدان بەعدە وەختێک ئەبێتە سەبەبی خیر بۆتان و ئەبێتە سەبەبی تەقویەی دینتان مەسەڵەن ئیحتیماڵی ئەوە بڵێن کە ئەگەر ئێوە دەست نەکەنەوە و دەست درێژی نەکەن تەرەف بیکا کەوا بوو با ئێوە دەست بخەنە بەر و دژمنانی خوا لەبەین ببن کە هیچ زەرەرێک نەبوو چونکە دژمنانی ئەو لەبەین چوون نا نا ئەوە بزانن کە خوا لەو مستەقینە ئەگەر گەرەکتانە خواتان لەگەڵ بێت و خیر و سعادەتتان دەستکەوێت ڕعاەت بکەن ئالەم زمینە ئێوە دەست پێ مەکەن وەختێک ئەوان دەستیان پێکرد لە مقابلە بە مثل زیاترمان جا لێرەیش تەزەکرێک دەین ئەویش ئەوەی کە زۆرێک لە عولەما وا ئەزانن کە حرمەتی ئەو چوارمانە نسخ بووەتەوە لە حاڵێکا هیچ دەلیلێک نییە و حرمەتی ئەو چوارمانە تا قیامەت باقیە هەروە کە حرمەتی حرم تا قیامەت باقیە هەم حەریمی زمانی و هەم حەریمی مەکانی ئەکەونە ڕێ و ئەڕۆن بۆ حەج نە لە مەسجد الحرامە مشکڵێکیان پێشێ و نە لە مانە حرامەکان جا هەروا کە بۆ گەیشتە حەج اقتزا بوو بۆ ئەوەی کە کوشتار لە ڕێخوا بکرێت هەروا کە بۆ گەیشتنە لای ماڵی خوا خەتەری گیانی مەسەح بوو وە داوا کرا لە مؤمنین کە درێغ لە بەخشینی گیان نەکەن و کوشتار بکەن و تەبعەن لەشکردن لە کوشتار و جەنان گیانەکەوێتە خەتەر هەروایش بۆ گەیشتن بەو مەقصدە بەختکردن و بەخشینی ماڵ لازمە و ضرورە گیان و ماڵ بە یەکەوە بێ لە اختیاری خوا قرار بدرێت ئەوە ڕەوشی گیان بەختکردن و ئێستایش وەختی ئەوەیە کە دەستور بدرێت کە لە زمینەی ئینفاقیش لە ڕێی خوا و لە بەدخاتری خوا کۆتایی دەکرێت چونکە نەتیجەی ناخۆشی کۆتایی دەکرێت بۆ خودی بۆ کۆتایی دەکرێت وان کە خودی فی سبیل الله لە بەدخاتری خوا بپا لە ڕێی خوا ئەو ئیسباق ئەو نعمەتانی کەوا لە ئیسلامانە کە سوبەتی ئەنباری دنیا و بیانخەنە ناو ڕۆڵێ ناو شتێک کە بەرەو تاک و ناو بیرمەند کەسێت یعنی ئەقدام ئاوا مەکەن کە بتون کێشێ بۆ کارێک بۆ خەڵەتێک کە سەرجام و نەتیجەی ئەو بەرەو کارە هیلاک و نابووی